ئەم نوحە تەنها کەسێکە وەک ئێوە دەیەوێت خۆی بکاتە گەورە بەسەرتانەوە ئەگەر خوا بیویستایە پێغەمبەرێک بنێرێ فریشتەی دەناردە خوارەوە ئێمە شتی وامان نەبیستوە لە باو و باپیرە پێشوەکانمانەوە. ان هو الا رجل به جنە فتربصو به حتی حین. ئەم نوحە هەر پیاوێکە شێتی لەگەڵدایە. و ئاو لە تەنوورەوە هەڵقوڵا کە نیشانەی دەستپێکردنی تۆفانەکەیە، تۆش بیخەرە ناو کەشتیەکەوە سواری کە لە هەموو جۆرە ئاژەڵێک، جووتێک، نێر و مێیەک. هەروەها سوار بکە ئەندامانی خێزانەکەت جگە لەوانەیان کە بڕیاری لەناوچوونیان دراوە کە کوڕەکەی و هاوسەرەکەی بوون. ئینجا لە ناو ئەواندا پێغەمبەرێکمان لە خۆیان نارد، پێی وتن تەنها خوا بپەرستن، جگە لەو خوایە پەرستراوێکی ترتان نییە، دەی ئایا خۆتان ناپارێزن، لە خوا ناترسن؟ وقال الملأ من قومه الذین کفروا وکذبوا بلقاء الآخرة وأترفناهم في الحیاة الدنیا، هەر کاتێ ئوممەتێک لە خۆیان پێغەمبەرێکیان بۆ بهاتایە باوەڕیان پێ نەدەهێنا، جا ئێمەش ئەم ئوممەتە بێ باوەڕانەمان یەک بە دوای یەکدا لە ناو برد، وە باسی ئەوانمان کردە ڕووداو و بەسەرهاتانێک خەڵکی لە نێوان خۆیان باسی بکەن. وە ئەگەر ڕەحم بە بت پەرستانی قوڕەیش بکەین وە ئەو ناخۆشی و بەڵایەی لەسەریان بوو لای بەین و هەڵیگرین کە بریتی بوو لە برسێتی بۆ ماوەی حەوت ساڵ نەک بیر ناکەنەوە بێگومان لە سەرکەشی خۆیاندا ڕۆدەچن و بەسەر گەردانی دەمێننەوە. ولقد أخذناهم بالعذاب فما استكانوا لربهم وما يتضرعون سوێند بەخوا بەڕاستی ئێمە ئەوانمان توشی سزاو ئازار کرد تا هۆش بکەنەوە بەڵام ئەوان لەبەرامبەر پەروەردگاریاندا نە خۆیان بەکەم زانی وە نە هاناو نزایان بۆ خوا دەبەن لەکاتی ناڕەحەتیدا. حتى اذا فتحنا عليهم بابا ذا عذاب شديد اذا هم فيه مبلسون. ئەگەر پەرستراوی تری لەگەڵدا بوایە ئەو کاتە هەر پەرستراوێک چی دروست کردووە بۆ خۆی دەبرد و هەندێکیان زاڵ دەبوون بەسەر هەندێکی تریاندا، خوا پاک و بێگەردە لەوەی ئەوان دەیڵێن. عالم الغیب والشهادە فتعالی عما یشرکون. خوا زانای هەموو نهێنی و ئاشکراکانە، فإنما حسابه عند ربه إنه لا يفلح الكافرون هەر کەس بپەرستێ پەرستراوێکی تر لەگەڵ خوادا کە هیچ بەڵگەیەکی نەبێ لەسەر ئەو پەرستنە ئەوە بەڕاستی لێپرسینەوەی تەنها لای پەروەردگارێتی، بێگومان کافران ڕزگار نابن. وقل رب اغفر وارحم وانت خیر الراحمین. ئەی محمد صلی اللە علیە وسلم بڵێ ئەی پەروەردگارم لێم خۆشبە و ڕەحمم پێبکە، وە تۆ خوایە چاکترینی میهرەبانانی.